ئەتخاتە سەر سڕمان کە قسەی شەکەن قسەیان نەبیسی و گوێی بۆ شل ئەکەی چونکە زمان لوس و قسە خۆشن لەبەرئەوە کە هیچیان پێ نیە و بۆشن ئەڵێی تەختەن پاڵ دراونەتەوە ئەوەندە بەد گومان و لەخۆ بەشکن هەر هاوارێ لە مەدینەوە بکرێ وا ئەزانن بۆ سەر ئەوانە چونکە موسڵمانان بە دوژمنی خۆیان ئەزانن ئەوانن دوژمن چونکە بە دیمەن لە گەڵتانن و لە ڕاستیدا دژتانن کەواتە خۆتیان لێ بپارێزە ان اللە لا یهدی القوم الفاسقین. بەش بە حاڵی ئەوان یەکسانە داوای لێخۆشبوونیان بۆ بکەی لە خوا یا داوای لێخۆشبوونیان بۆ نەکەی هەرگیز خوا لێیان خۆش نابێ بەڕاستی خوا هیدایەتی خێڵی فاسقان نادا. ئەوانە ئەوانەن بە یارمەتیدەرە مەدینەییەکان ئەڵێن، پارە و دارایی خۆتان خەرج مەکەن لەسەر ئەو موسڵمانە مەککەییە کۆچ کردووە هەژارانەی لای پێغەمبەرن و بە دەوروبەریان، با لە برسانا بڵاوەی لێ بکەن و بەجێی بهێڵن. هەموو گەنجینەکانی ئاسمانەکان و زەوی هی خوان، بەڵام دووڕووەکان نەفامن و تێناگەن. دوڕوەکان ئەڵێن، ئەگەر لەم غەزایە گەڕاینەوە بۆ مەدینە، پیاوە خاوەن عیززەتەکان کە خۆمانین، زەلیلەکان کە گوایە پێغەمبەر و هاوڕێکانینی لەو شارە دەرەکەن، بەڵام خاوەن عیززەت ئەوان نین، عیززەت و زاڵ بوون و سەرکەوتن هەر بۆ خوا و پێغەمبەری خوا و موسڵمانانە، بەڵام دوڕوەکان نازانن خاوەن عیززەتی ڕاستی کێیە. لەو ڕۆزی داومان نەتێ و کردوومانە بە ڕۆزی بۆتان خەرج بکەن بۆ پاشەکەوتی ئەو دونیا بەر لەوەی نیشانەی مردنی یەکێکتان دەرکەوێ و ئەو کاتە بڵێ خوایە بۆچی ئاکامم دوا ناخەی بۆ ماوەیەکی نزیک تا لەم فرسەتەدا خێر و حەسەنات بکەم و یەکێ بم لە پیاوچاکان.